سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خودای پەروەردگار جارێکی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی چیڕۆکە و بیرۆکە لە بەشی سێم ماکیا ڤێلی کەساتی سێمان ماکیا ڤێلیە ئامانج پاساوی ئامرازە ئایا ئامانج پاساوی ئامڕازە؟ هەندێک کەس لەوانەیە پەلە بکەن و بڵێن وەرامەکە ڕوونە بێگومان ئامانج پاساوی ئەو ئامڕازە نییە کە بۆ پێگەیشتنی بەکاردەبرێت بەڵام ئەگەر بەڕاستی وەرامەکە ئاوا ڕوونە ئەی چۆن پاساوی ئەو فێڵە بکەین کە پێغەمبەر یوسف سڵاوی خدای لێبێت بۆ جیاکردنەوەی بنیامینی برای لە براکانی تری بەکاری هێنا یان چۆن کارەکەی نەعیمی کوڕی مەسعودی هاوەڵی پێغەمبەر بەر درویی خودا بکەوێت ڕاڤە بکەین کاتێک درۆی کرد بۆ ئەوەی قوڕیش و جولەکەکان لەیەک بکات خەڵکی وتەی ئامانج پاساوی ئامرازە ڕەت دەکەنەوە بەڵام لە واقعی ژیانیاندا پەیڕەوی دەکەن بنچینەی ئەو تیۆرا لە کتێبی میر The Primacy ماکیاڤێللیەوە سەرچاوەی گرتووە کە پاڵەوانی چیڕۆکی ئەم جارەمانە. ماکیاڤێللی ئەو کەسایەتیەیە کە مامۆستای گەورەی زۆرێک لە فەرمانڕەوا و دەسەڵاتداران و سەرکردە سەربازیەکانی ڕابردوو و ئێستاشە. کاتێک ئەو کەسایەتیە دەناسین دەزانین ئەمڕۆ چۆن حوکم دەکرێت. ماکیاڤێللی ساڵی هەزار و چوار سەد و شەست و نۆ لە شاری فلۆرەنسای ئیتاڵیا لەدایک بووە لەو کاتەدا ئیتاڵیا لەو پەڕی شڵەژانی سیاسیدا بوو دابەش بووە سەر چوار شار کە هەر یەکەیان دەوڵەتێکی بچکۆڵە بوو بنەماڵەیەکی دەوڵەمەند تێیدا دەسەڵاتدار بوو ئەو دەوڵەتانە وەک ویلایەتی سربەخۆ هەڵسوکەوتیان دەکرد بەهۆی ئەو پارچە پارچەیە و نزیکیان لە وڵاتە گەورەکانی ئەوروپا وەک فەڕەنسا و ئەڵمانیا و ئەوانی تریش ئەو شارانە بەردەوام لە ژێر مەترسی داگیرکراندا بوون لە ساڵی 1434 ەوە تا واتا سی و پێنج ساڵ بەر لە هاتنە دنیای ماکیاڤێلی شاری فلۆرانسا یان وڵاتی فلۆرانسا لە ژێر حکمڕانی بنەماڵەی مەدیچیدا بوو کە بنەماڵەیەکی یەکجار دەوڵەمەند بوو مەتیچیەکان حوکمێکی پشتاوپشتی سەرکوتکەرانەیان بەڕێوە دەبرد، هەرچەندە بە ڕووکەش حوکمێکی دیموکراتیان پیشان دەدا و سیستەمەکانی ئەو کۆماریان پاراستبوو کە وەریان گرتبوو، پەرلەمان لە ئارادا بوو، هەڵبژاردنیش ئەنجام دەدرا. ماکیاڤێللی لە سەردەمی یەکێک لە میرانی ئەو بنەماڵەیە گەورە بوو کە خەڵکی فلۆڕەنسا ناوی لۆرێنزی مازنیان لێنابوو، سەردەمی لۆرەنزۆ بە چەرخی زێڕین لە ڕابوونی ئیتاڵیا و تەنانەت هەموو ئەوروپا دادەنرێت لۆرێنزۆ خۆی ئەدیب و شاعیر بوو گرنگی بە ئەدیبان و هونەرمەندان و زانایان دەدا گەشەی بە شار وڵاتەکەیدا و خۆشگوزەرانی تێدا چەسپاند ماکیاڤێلی لەو سەردەمەدا ژیاوە و وەک گەنجێکی ئەو سەردەمە باسی ژیانی گەنجەکان دەکات و دەڵێت ئەوان سربەز بوون و ئازادیان زۆر لە ئازادی باوانیان زیاتر بوو بە ئازادی جلوبەرگیان دەپۆشی و پارەیەکی زۆریان لە ڕووکەشکاریدا خەرج دەکرد و ئامانجیان جوان دەرکەوتن و کات بەسەربردن و ڕابواردن بوو و دەیانویست توانای قسەکردنی باشیان هەبێت و بە پلە و پۆست بگەن، هەموو ئەمانە تێڕوانینی ماکیاڤێللی بۆ خەڵکی و گەل ڕوون دەکەنەوە لە سۆنگەی ئەو ژیانەوە کە لە سایەی بنەماڵەیەکدا دەگوزەرا هەموو جومگەکانی دەسەڵاتیان بەدەستەوە بوو فەرمانڕەوایەکیش بەڕێوە دەچوو کە کۆماری و بەسیما دیموکراتی بوو خەڵکی لە خۆشگوزەرانیدا دەژیان ئەو گەنجێکی ئەو سەردەمە بوو ماکیاڤێللی فەلسەفەکەی خستە ڕوو کە فەلسەفەی زۆرێک لە فەرمانڕەواکانی ئەمڕۆ پێکدەهێنێت. ماکیاڤێللی باوەڕی وابوو ئارەزوو و چێژوەرگرتن بەسەر خەڵکیدا زاڵە و گرنگترین شت بەلایەنەوە ژیانە و خۆشەویستی ژیان و ئارامی زاڵە بەسەر بەها و ڕەوشت و هەر خۆشەویستیەکی تردا. ئەو پێی وابوو خەڵکی ئارەزووی لاسایی کردنەوەی فەرمانڕەواکان دەکەن و بیر ناکەن و پێی وابوو یاری کردن بە خەڵکی ئاسانە و ئەگەر فەرمانڕەوا کارامە بێت دەتوانێت بە ویستی خۆی هەڵیان سوڕێنێت هەروەها باوەڕی وابوو زۆربەی خەڵکی خۆویستن و تێڕوانینیان کورتە ڕاڕان و بە ئاسانی دەخەڵەتێنرێن. ئەم تێڕوانینە بۆ گەل، بنەمای فەلسەفە سیاسییەکەی ماکیاڤێلی و هەموو ئەو کەسانەیە کە لەسەر بیروڕاکانی ئەو حوکم دەکەن. تیۆرەکەی ماکیاڤێلی بەندە بە هەڵوەشاندنەوەی ڕەوشت و فەلسەفەی ڕەوشت لە بواری سیاسەت و گۆڕینی سیاسەت بە شتێکی کرداری کە هیچ پەیوەندییەکی بە ڕەوشتەوە نەبێت. ئەمە لە کاتێکدا ئەو تیۆرەی بەر لە تیۆرەکەی ماکیاڤێللی بەسەر بواری سیاسەتدا زاڵ بوو، دەیوت ئامانجی سەرەکی دەوڵەت برەودانە بە ڕەوشتی گشتی خەڵک. ماکیاڤێللی هات و ئەم تیۆرەی ڕەت کردەوە و وای دانا کە ئامانجی سەرەکی دەوڵەت پاراستنی ئاسایش و برەودانە بە خۆشگوزەرانیی خەڵکی و پرەنسیپی ڕاست و چەوت و بگرە پرەنسیپی حەق و ناحەقی ڕەت کردەوە و پرەنسیپی بەرژەوەندی گەل و پاراستنی گەل و ئاسایشی گەل و پڕکردنەوەی پێداویستیەکانی گەل و دوورخستنەوەی مەترسی گریمانەیی سەر گەل شوێنی گرتەوە. بەلای ماکیاڤێلیەوە کارامەیی و هۆشیاری سەرکردە لە پرەنسیپەکانی گرنگترن، پێیوابوو سەرکردەی باش ئەوەیە کە تموحی بەرزی هەیە و دەزانێت چۆن خۆی بپارێزێت و خۆشەویستی ژیانی هەبێت سەرکردەی باش ئەو کەسەیە کە سوور بێت لەسەر ئەوەی خۆی و کەسوکاری دەوڵەمەند بکات ڕێک وەک مێدچییەکان بەڕای ماکیاڤێلی ئەگەر ئەم سیفەتانە بە کۆکراوەی لە کەسێکدا هەبن دەیکەن بە سەرکردەیەکی نایاب بۆ بەڕێوبردنی دەوڵەت و تەنیا ئەو کەسانەی تموحیان هەبێت و تەماعکار بن دەتوانن سەرکردەی خەڵکی بن. ماکیاڤێللی لە کتێبە بەناوبانگەکەیدا کە ناوی میر، The Prince، ە و کراوەتەوە کوردیش، کۆمەڵێک ئامۆژگاری ئاڕاستەی سەرکردەی کارامە کردووە تا سیفەتە کەسایەتییەکانی بە جۆرێک ڕێکبخات لە خزمەتی دەوڵەت بن. ماکیا ڤێللی جیاوازی لە نێوان ڕەوشتی کەسیەتی و ڕەوشتی سەرکردەیدا دەکات، ئەو پێی وایە ڕەوشتی کەسیەتی کە مرۆڤ لە ژیانی ڕۆژانەیدا پەیڕەوی دەکات پێویستە بە گوێرەی بەهاکانی مەسیحیەت بێت، بەڵام ڕەوشتی سەرکردەی نابێت لە ئاینەوە سەرچاوە بگرێت، بەڵکو دەبێت لە بەها ڕۆمانیەکانەوە سەرچاوە بگرێت، ئەو دەڵێت جەنگاوەرە دێرینەکانی ڕۆمان گلادیاتۆرەکان لە پێناوی گەیشتن بە خواست و سەروەری سامان سڵیان لە کوشتن و لەناوبردن نەکردووەتەوە ئەمە بەلای ئەوە ڕەوشت و فەزیلەت بووە و پێی وابووە ئەم ڕەوشتانە لە سەرکردەدا بە تەواوەتی لەگەڵ سروشتی تاکی ئاساییدا دەگونجێت و قبوڵیەتی و هەر کەسێک ئەو ڕەوشتانەی نەبێت ناتوانێت سەرکردایەتی خەڵکی بکات ماکیاڤێللی پێیوایە سەرکردە پێش ئەوەی بڕیار بدات پێویستە ڕەوشەکە شی بکاتەوە و بڕیارەکەی لەسەر بنەمای واقعی بدات و ئاور بۆ ڕەوشتی ئاسایی نەداتەوە ڕەوشتی ئاسایی ئەگەر سوودمەند بوو دەتوانێت سوودی لێوەربگرێت ئەگەرنا با گوێی نەداتێ چونکە گرنگ واقعەکەیە هەروەها پێی وایە خەڵکی خۆویستن و تەنها بەرژەوەندی خۆیان دەوێت و گوێ بە بەرژەوەندی خەڵکی تر نادەن. ساڵی هەزار و چوار سەد و نەوەد و چوار لەناکاو حوکمی پشتاوپشتی بنەماڵەی مێدیچییەکان ڕووخا و ڕاهیبێکی دۆمەنیکی بە ناوی جیڕۆلامۆ ساڤۆنارۆلا توانی دەست بەسەر فلۆرانسا بگرێت و حوکمی کۆماری و دیموکراتی بۆ گەڕاندەوە و حکومەتێکی ئایینی مەسیحی دامەزراند، داوای لە خەڵکی کرد دەست بە ژیانی هەژارانە بکەن و واز لەو خۆشگوزەرانی و ڕابواردنە بهێنن کە لە سای فەرمانڕەوایی مێدیچییەکانەوە فێری ببوون. کاتێک فەرمانڕەوایی بۆ ساڤۆنارۆلا چەسپا دەستی بە دیکتاتۆریەت کرد و بە ناوی ئاینەوە دەستی خستە ناو ژیان و ئازادی تاکەکانەوە و دەستی بەسەر پارە و پول و سامانی فلۆرەنسادا گرت حکمی ئەم ڕاهیبە زۆری پێ نەچوو لە ساڵی هەزار و چوار سەد و نەوەت و هەشت دا ڕوخا، خۆیشی ئێعدام کرا و لاشەکەشی سووتێنرا. ماکیاڤێللی کتێبی تەواوی لەسەر ئەم ڕاهیبە نووسیوە و لە کتێبی میریشدا باسی دەکات و بە پێغەمبەری بێ چەک ناوی دەبات دوای روخانی حکمی راهیب جارێکی تر حکمی دیموکراتی گەڕایەوە وەسفی ئەو راهیبە بەو جۆرە لەلایەن ماکیاڤێلیەوە ڕەنگدانەوەی باوەڕبوونیەتی بە بنەمای هێز و کۆنترۆلکردن و بەکارهێنانی توند و تیژی لەلایەن سەرکردەی سیاسیەوە. چونکە ڕاهیبەکە کاتێ حۆکمی گرتە دەست هێز و توندوتیژی بۆ لەناوبردنی نارەکانی بەناوی ئاینۆ بەکارهێنا و ترس و بیمی لەناو خەڵکدا بڵاوکردەوە، ماکیاڤێللی پێیوایە سەرکردەی سیاسی پێویستە هێز و توندوتیژی بەکاربێنێت، چونکە ئەوە ترس لەناو خەڵکدا بڵاودەکاتەوە و ترسیش بنەمایەکی سەرەکییە بۆ زاڵبوون بەسەر خەڵکدا، ئەمەش هەمان ئەو بنەمایەیە کە زۆرێک لە فەرمانڕەواکانی ئەمڕۆ باوەڕیان پێیەتی. ماکیاڤێللی پێیوایە سەرکردەیەک کە خەڵکی لێی بترسێت، لەو سەرکردەیە باشترە کە خەڵکی خۆشی دەوێت، خۆشویستی و لێترسانیش زۆر دەگمەن نەبێت بێکۆ کۆ نابنەوە هەروەها جەخت لەسەر سیفەتەکانی سەرکردەی سیاسی دەکاتەوە کە پێویستە لە ڕووی کارگێڕیەوە سەرکردێکی سەربازی بێت وەک چۆن سەرکردەی سەربازی دەبێت ئازا و بەزەبت و ڕەبت بێت ماکیاڤێلی پێی وایە پێویستە ئاواش ئەو سیفەتانە ببنە بنەمای ژیانی سیاسی ماکیاڤێللی پێی وایە وەک چۆن بۆ بەدەستهێنانی سەرکەوتنی سەربازی پێویستە پشت بە پیلانگێڕی و خەڵەتاندن و سیخوڕی و خۆپاراستن لە سیخوڕی ببەستێت، سەرکردەیەکی سیاسیش بۆ ئەوەی سەرکەوتوو بێت پێویستە هەمان ئەو ئامڕازانە بەکاربهێنێت. ئەو یەکەمین کەسە کە تیۆرێکی تەواوی لەبارەی پیلانگێڕی سیاسییەوە خستبێتەڕوو، هەرچەندە لەسەر ئەرزی واقع بەر لەویش ئەو تیۆرە پراکتیزە دەکرا بەڵام تا ئەو کاتە وەک تیۆرێکی سیاسی نەخرابووە ڕوو ماکیا ڤێلی دەڵێت هەرچەندە خڵەتاندن و پیلانگێڕی لە ژیانی شەخسیدا ڕەت دەکرێنەوە بەڵام بۆ سەرکەوتنی سیاسی پێویستن چونکە دواجار بەرژەوەندی گەلیان تێدایە، هەروەها دەڵێت، پێویستە سەرکردە لە گرنگی پابەندنەبوون بە بەڵێنەکان تێبگات و پابەندی بەڵێنەکانی نەبێت، ئەگەر زانی ئەو بەڵێنانە کاریگەری خراپیان بەسەر بەڕێوەبردن و ئاسایشی وڵاتەوە دەبێت، پێویستە قسە بکات و هەندێک بەڵێن بدات، بەڵام دواتر و کاتێک بەسەر ڕەوشەکەدا زاڵ دەبێت، کار و کردەوەی پێچەوانەی ئەوە بکات، کە بەڵێنی داوە ئەمانە شتی نامۆ نین و پرەنسیپن پرەنسیپی ئامانج پاساوی ئامڕازە گرنگترین پرەنسیپە بۆ سەرکردەی سیاسی وەک ئەوەی ماکیاڤێلی خستیە ڕوو نەک بەها ڕەوشتیەکان دوای ڕوخانی حکمی ڕاهیب ماکیاڤێلی دەست بەجێ پشتیوانی خۆی بۆ ئەو دەسەڵاتە تازەکە دەربڕی و ئەویش لە باوەشی کرد چەندین پۆستی جیاجیای لە سای ئەو حوکمەدا وەرگرت، دوای تەنها چەند مانجێک بوو بە سکرتێری ڕاوێژکاری دووەمی کۆماری فلۆرەنسا کە بە پۆستێکی باڵا دەژمێردرا و سەرپەرشتی هەموو کاروبارەکانی دەرەوە و سەربازی دەکرد ماکیاڤێلی بۆ ماوەی سێزدە ساڵ لەو پۆستە باڵاکاندا مایەوە واتا تا ساڵی 1512 لەم ساڵەدا شتێک ڕوویدا کە هیچ کەسێک تەنانەت ماکیاڤێلیش چاوەڕوانی نەدەکرد ئەویش گەڕانەوەی بنەماڵەی مێدیچی بوو بۆ سەر حوکم بێگومان ئەوان دەستیان بە پاکتاوکردنی دوژمنەکانیان کرد و ماکیاڤێلیان بە پیلانگێڕی لە دژیان تۆمەتبار کرد ئەمەش لە ڕاستیدا وا نەبوو ماکیاڤێلی بەندکرا و دووچاری ئەشکەنجەیەکی زۆر هاتەوە لە کۆتاییدا ئازاد کرا و ژیانی تریشی لە گوندەکانی فلۆرەنسا بۆ خۆی هەڵبژارد ماکیاڤێللی لەو ماوەیەدا ژیانێکی یەکجار ساکاری لە گوند بەڕێ دەکرد ڕۆژگاری لەگەڵ داربڕەکاندا بەسەر دەبرد گفتوگۆی لەگەڵ دەکردن و هەواڵی خەڵکی و دەوڵەتی لێ دەپرسین و گوێی بۆ ئەو دەنگۆیانە هەڵدەخست کە لە نێو خەڵکیدا بڵاو دەبوونەوە دواتر لەگەڵ گۆشتفرۆش و بیناسازەکان کۆ دەبۆوە وەک ئەوەی خۆی باسی دەکات یاری کاغەز و تاوڵەی لەگەڵ دەکردن و بەشێشی ڕۆژگاری لە خەڵوەتدا بەسەر دەبرد و کتێبی تێدا دەخوێندەوە. شەوانی ماکیاڤێلی ماوەیەکی سەیر بوو، ئەو کاتانەی کاتی خەڵوەت و نووسینی ڕاستەقینە بوو، ئەو کاتێک لەبارەی سیاسەتەوە دەینووسی، کەشێشی بۆ خۆی دروست دەکرد کە لەگەڵ نووسین لەبارەی سیاسەتەوە بگونجێت. ماکیاڤێلی خۆی باسی ئەو کاتانەی دەکات و دەڵێت، کاتێک شەو دادێت دەگەڕێمەوە ماڵەوە، جلوبەرگە لادێیەکانم کە قوڕ و پیسی دایپۆشیون دادەکەنم و جلوبەرگی کۆشک و خانەدانەکان لەبەر دەکەم و دەچمە کتێبخانەکەمەوە تا لە ئاستی ئەو پیاوانەدا بم کە کتێبەکانیان پڕ کردووەتەوە ئەوان پێشوازی لە من دەکەن چێژ لەو خواردنە وەردەگرم کە تەنها بۆ منە و سڵ ناکەمەوە لە گفتوگۆکردن لەگەڵیان و پرسیارکردن لێیان لەبارەی هۆکاری کردارەکانیان ئەوانیش لوتف دەنوێن و وەرامم دەدەنەوە ئەو خۆی وەرام دەداتەوە و کەسایەتیان شی دەکاتەوە، ڕۆژانە بەماوەی چوار سەعات لەگەڵیان دەمێنێتەوە، ئیتر دوودڵی و ڕاڕاییم جێم دەهێڵن و خەمەکانم بیر دەچنەوە. ماکیاڤێللی لەم ماوەیەدا هەموو بیروڕا سیاسییەکانی خستە ڕوو، ساڵی هەزار و پێنج سەد و سێزدە و کاتێک هەر لەو تریکییەدا بوو، کتێبە بەناوبانگەکەی میری نووسی و پوختەی بیرە سیاسیەکەی تێدا دانا دەیویست لەو ڕێوە ئامۆژگاریە سیاسەکانی بکات ئامانجیشی ئەوە بوو کتێبەکە بکەوێتە دەستی بنەماڵەی میدیچیەکان تا بۆ حکمێکی سیاسی بێ سوودی لێوەربگرن و خۆیان لە پیلانە سیاسیە نە ئەخلاقەکان بپارێزن و کە پێشتر ڕوخاندبوونی ئەمە هەوڵدان بوو بۆ نزیکبوونەوە لەو بنەماڵەیە، بەڵام سەرباریەوەش هەر قبوڵیان نەکرد، دەشوترێت کۆپیەکی دەستنووسی کتێبەکەی داوە بە لۆرێنزۆی دووەم، بەڵام ئەمەش سوودی نەبووە و سەرۆک و بنەماڵەکەش ئامادە نەبوونە هیچ پۆستێکی بدەنێ یان لە خۆیانی نزیک بکەنەوە. پەیوەندییەکان دواتر وردە وردە بەرەو باش بوون چوون، ئەمەش دوای ئەوەی فەرمانڕەوایانی بنەماڵەی مێدیچی دەستیان بە بەخشینی دەسەڵاتی فراوان بە هاوڵاتیان کرد و دەسەڵاتە دیکتاتۆرییانەکەی خۆیان کەم کردەوە. ئەو کات هەندێک بوار بۆ ماکیاڤێللی ڕەخسا، لەگەڵ چەند کەسێکی تردا بوو بە ڕاوێژکاری خەڵک، ئەمەش بەپێی ئەو دەستوورەی تازەیەی بڵاوکرایەوە ساڵی هەزار و پێنج سەد و بیست، دەسەڵاتی میچی کاردیناڵ داوای لە ماکیاڤێلی کرد مێژووی فلۆرەنسا بنووسێتەوە. ماکیاڤێلی دەستی بە نووسینەوەی مێژووی فلۆرەنسا کرد و تێڕوانین و شیکارییەکانی خۆیشی خستە ناو تا ساڵی هەزار و پێنج سەد و بیست و پێنج لەو کارە بەردەوام بوو. ساڵی هەزار و پێنج سەد و بیست و حەفت ڕووداوێکی چاوەڕوان نەکراوی تر ڕووی دا و حوکمی مێدیچییەکان جارێکی تر ڕووخایەوە و هیوای ماکیاڤێللی بەوەی جارێکی تر بگەڕێتەوە کۆشەیەک بوژایەوە. کتێبی میر تا ئەو کاتەش تەنیا چەند دانەیەکی دەستنووسی لێ بڵاو بووەوە، نەتواندرا تا ساڵی هەزار و پێنج سەد و سی و دوو چاپ بکرێت، کتێبەکەی دووچاری دوژمنایەتیکردنێکی زۆر هاتەوە و قەدەغە کرا. کڵێسا بڕیارێکی دەرکرد بە حەرامکردنی خوێندنەوەی کتێبەکانی ماکیاڤێللی، وەک ئەوەی هەندێک لە زاناکانی خۆمان ئەمڕۆ دەیکەن بە حەرامکردنی خوێندنەوەی کتێب یان دەرکردنی فەتوای سوتاندنی کتێب یان حەرام کردنی گوێگرتن لە زانای تر بەڵام ئایا بیرکردنەوە قەدەغە دەکرێت؟ کتێبی میر بڵاو بوونەوەیەکی یەکجار فراوانی بەخۆیەوە بینی وای لێهات بەسەر سیاسەتی جیهانیشدا شوێنەواری تەواوی جێهێشت پوختەی وتەکانی ماکیاڤێلی ئامانج پاساوی ئامڕازە ئەمە گرنگترین وتەی ماکیاڤێلیە تیایدا پاساو دەداتە دەستی سەرکردە هەرچیەک دەکات بیکات بۆ پاراستنی حوکمی خۆی شوێنەواری ئەمە لە زوڵم و سەرکوتکاری و وێرانکاری و لەناوبردنی میللەتان لەلایەن هەندێک لە سەرکردەکانەوە دەبینرێت کە تەنیا بۆ ئەوەی لە حوکمدا بمێنەوە و ئەنجامیان داوە خۆشەویستیم بۆ خۆم لەسەرەوەی خۆشەویستیمە بۆ وڵاتەکەم دەبینین چۆن هەندێک لە فەرمانڕەواکان ئەمە پەیڕەو دەکەن وڵاتەکانیان خستووەتە ژێربارێکی قورسی قەرزەوە میلەتەکانیان هەژار کردووە تا تەنها بیر لە پارووی ژیان بکەنەوە بۆی بەرژەوەندیە تایبەتیەکانی خۆیان پارێزراو بێت باشتر وایە خەڵکی لێت بترسن نەخۆشیان بوویت سەرکردەیە کە خەڵکی لێی بترسن باشتر لەو سەرکردەی کە خۆشیان دەوێت لە ڕوانگەی ئەو وتێوە ئۆلیڤەر کرۆمۆیل کە سەرکردێکی سەربازی و سیاسی و دیکتاتۆرێکی بەناوبانجی ئینگلیز بوو دەڵێت هیچ بەلامۆ گرنگ نییە ئەگەر لە دە کەسدا نوێن ڕقیان لێم بێت ئەگەر لە دەیەمیاندا چەکدار بێت. ئایین بۆ حکومەت پێویستە، بۆ خزمەتکردن بە فەزیلەت نا، بەڵکو بۆ ئەوەی لەو ڕێوە خەڵکی کۆنتڕۆڵ بکات. هەر لێرە وتەی ئایین تلیاکی گەلانە سەرچاوە دەگرێت، کاتێک دەوڵەت سەرکەوتوو دەبێت لە دروستکردنی چینێک لە زانایان یان پیاوانی ئایین، ئەو کات ئەوان دەبن بە پەرژین بۆ پاراستنی دەسەڵاتە گەندەڵەکەی. بەسووتریشت بۆ فەرمانڕەوا ئەوەیە لە شێوەی خاوەن فەزیلەتێکدا دەربکەوێت، لەم سۆنگەیەوە میدیاکان سوورن لەسەر گواستنەوەی بەشداربوونی سەرکردە دیکتاتۆرەکان لە بۆنە ئایینییەکاندا، تەنانەت ئەگەر گەورەترین دوژمنی ناسنامەی ئیسلامیش بن و زیندانییەکانیان کەژی بێت لە بانگخوازان و زانایان. ئەمانە بەشێکن لە وتەکانی ماکیاڤێلی لە کاتێکدا ئێمە لە ئیسلامدا حکومە شەرعیەکان کە خودا و پێغەمبەری خودا بەر درودی خودا بکەوێت سەرچاوەیانن بۆ بەدیهێنانی بەرژەوەندیەکان هاتوون و ئامانج و ئامڕازەکانی گەیشتن بەو ئامانجەش دیاری کراون بۆیە دەبێ ئامانج شەرعی و قبوڵکراو بێت و ئامرازی پێگەیشتنیشی شەرعی و قبوڵکراو بێت ئەگەر ئامانج پاساوی ئامراز بواە پێغەمبەر بەر درودی خوددا بکەوێت بەرامبەر کافرەکان بەکاری دەهێنا کە بەرامبەر بە کافرەکانیش بەکار نەهێنرا مسلمانەکان شایەنترن لەوەی بەرانبەریان بەکار نەهێنرێت لێرەدا دەگەڕینەوە بۆ ئەو مەسلەی لە سەرەتادا باسمان لێوە کرد و ڕوونی دەکەینەوە لە چیرۆکی پێغەمبەر یوسفدا سڵاوی خودای لێ بێت بە فێڵێک بونیامینی برای لە براکانی تری جیا کردەوە ئەم فێڵە لە گەڵ شەریعەتدا دژ نییە و دەقێکی بە حەرام کردنی تێدا نییە جا چ ئامانجەکە یان ئامڕازەکە لەوەی نەعیمی کوڕی مەسعودیشدا ئاشکرایە ئەوە لە کاتی شەڕدا بووە و هەر لە شەرعدا هاتووە کە شەڕ فێڵە و درۆکردن تێیدا گونجاوە و پێچەوانەی شەرع نییە لە کۆتاییدا ئەم وتەیە بڵاو بکەنەوە بیر بە مردنی خاوەنەکەی لەناو ناچێت ماکیاڤێلی تا ئێساش فەرمانڕەوایی هەسارەی زەوی دەکات خۆشەویستان و بەڕێزان بەم ئەندازەیە دێنە کۆتایی ئەڵلقەی سێمیشمان لە کتێبی چیڕۆکە و بیرۆکە تاکودیدار بەخوای پەروەردگارتان دەسپێرین